یا هەر هیچ نەبێ بەهۆی پرسیارکردن لە تۆ و ئامۆژگاریکردنی تۆوە بیربکاتەوە و ئەو بیرکردنەوەیەی سوودی پێ بگەیەنێ. اما من استغنا. بەڵام کەسێ کە خۆی بە بێ ئیحتیاج ئەزانێ لە ئیسلامەتی. فانت له تصدا. کەللا لەمما یەقض ما ئەمەرە. با ئادەمیزاد واز بێنێ لە ڕەوشتە بەدەکانی، ئەو هێشتا ئەوەی جێبەجێ نەکردووە کە خوا فەرمانی داوە بیکا. فلیەنظوڕ الانسان الی طعامه. با ئادەمیزاد بڕوانێ بۆ ئەو خۆراکەی ئەیخوا.